شەهرەزاد گێڕایەوە لەو لایشەوە تەیغمۆس شا 1500 باری کوتاڵی ئاوریشم و زێڕ و زی و بەشێکی زۆر لە بابەتی ڕازاندنەوەی بووک بارکردە سەرپشتی چەند وشتر و هێسترێک دا دەست ئەین زاری وەزیر نامەیەکیشی بۆ نووسی کە ناوەڕۆکەکەی وابوو سڵاو لە شا بەهرەوان حەزەکەین ئەوە بزانن کە ئەستێرەناسان و فەلەکی و بەختگرەوانمان کۆکردوێتەوە دوای تێڕوانین و بەختگرتنەوە ناسینەوەی ئەستێری بەخت پێیان ڕاگەیاندوین کە خوا کوڕێکمان پێبەخشێ لە کچەکەی ئێوە و عینەزاری وەزیرم ڕەوانەی لای ئێوە کردووە و هەموو پێداویستیەکانم لەگەڵی داناردووە کردومەتەوەکیلی خۆم بۆ مارە بڕین تکایە کارەکەی پشگوێ مەخەن جێبەجێ بکەن ئێمەش ئەو چاکێتمان بیر ناچێ بە ئاگا بن و سەرپێچی مەکەن لەم بڕیارە ئەوەش بزانە ئەی بەهرەوانشا خوا مەملەکەتێکی داوە پێم مەڵک و سامانێکی زۆری پێبەخشیوم گەر کچەکەتم پێ بەخشی ئەبیتەیەک و هەموو ساڵەکێندت پارە بۆ نێرم کە لێت زیاد بێ ئەمجا تەیغموس شا نامەکەی بە جۆری تایبەت مۆر کرد دایە دەستی عینزاری وەزیری فەرمانیشی پێدا کە بەرەو خوراسان بکەوێتە ڕێ ئەویش کاروانی خستە ڕێ تا گەشتە نزیک شاری شا بەهرەوان ئەمجا هەواڵی نرد بۆ شا کە وەزیری شا تەیغموس هاتووە بەهرەوان شا هەرزوو فەرمانیدا کە پیاوانی دەوڵەت بچنە پێشوازیان و خواردن و پێداویستی کاروانەکەیان بۆ ئامادە بکەن ئالیک بۆ هێستن و ئەسپەکانیان برن. ئەوانیش چوونە بەخێرهێنانیان دە ڕۆژ لە ژێر دەواردامانەوە تاکومان دویان بحەوێتەوە دواتر بەرەو شار بوونەوە بەهرەوان شا بەرەو پیریان چوو پێشوازی لێکردن کە نامەکەی وەرگت و خوێندیەوە زۆر خۆشحال بوو ڕووی کردە وەزیری میوانی وتی مژدەبێ شاتەیغموز باواتی خۆیگا ئەگەر داوای جانشم کای دەمێ ئەمجا شا بەهرەوان چۆ لای کچەکەی و دایکی هەواڵەکەی پێگەاندن دواتر پێیانوت چۆنت پێ باشە وا بکە ئەمجا شابەهرەوان گەڕایەوە بۆ لای ئەینزاری وەزیری میوان وەزیری میوان دوو مانگ بە میوانی مایەوە ئەمجا بە شایوت ئەمەوێت لە دیارەکەت بێبەشیمان نەکەیت و کاتی گەڕانەوەم بۆ وڵاتەکەم هاتووە پاشا ژوتی بە چاوان ئەمجام و پیاوان و سەرانی دەوڵەتی بان کرد قەشە و پیاوانی کڵێسە بانکران کچەکەی لە شا تەیغم و زمارە کرد ئەمجا جیازیەکی زۆر لەباری جۆرا و جۆر وشتین نەختینە پارچەی زێر و زیوی گران بەهای لەگەڵدا نرد کە زمان ناتوانێ وەصفیان بکە فەرمانیشیدا شار بە جوانترین شێوە ڕازایەوە ئەمجا عینزاری وەزیر کچە پاشایی بە بۆکی بردەوە بۆ وڵاتی خۆی کە هەواڵ گەیشتە شا تەیغموس فەرمانی دا شار بڕازێنەوە دوای چەند مانگێک شازادە سکی پڕ بوو دوای نۆ مانگ کوڕێکی بوو کە دوت مانگی چواردەیە کە پاشا ئەم هەواڵی پێگەیشت ناردیە شوێن ئەستێرە ناسان و کتێبگرەوەکان و ساحیراندا و پێیوتن ئەبێت کتێبی بۆ بگرنەوە فاڵی بۆ بگرنەوە سەیری دواڕۆژی ئەم کوڕەمم بۆ بکەن ئەوانیش دوای لێکۆڵینەوە وتیان ئەم کوڕە بەختیارە بەڵام کە تەمەنی گاتە پ ساڵان تووشی ناڕەحەتیە بێ ئەگەر دوای ئەو ناڕەحەتیە ژیا پیاوێکی گەورە و پاشای لێ دەرەچێ لە باوکی بەناوبانگترە بێ ئەگەر بەو ناڕەحەتیەش مرد ئەوە چار نییە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو شەهرەزاد جێڕایەوە کە پاشا ئەم هەواڵی بیست زۆر دڵی خۆش بوو ناوی نا جانشە ئەم جاخستیە قەبێڵی مامان و دایانەکانی کۆشک تاکو و بۆی پەروەەردە بکەن کە تەمەنی گەشتە پێ ساڵان خراە بەر خوێندن وای لێهات کە ئەنجیل بخوێنێتەوە فێرە سواری و شەڕشیر و ڕمبازێن کرا دواتر گەورەتر بوو بووە پاڵەوانێکی بەناوبانگ و بۆ ڕاوشکارە چوە شاخ ڕۆژێکیان تەیغموسشا بۆ ڕاوشکار فەرمانیدا سوپا و پیاوانی دەربار لەگەڵیدا دەرچوون شا و جانشای کوڕی دەشت و دەریان بڕی پاشنی و ڕۆی سێمرۆژ ئاسکێک لە بەردەم جانشاوە ڕای کرد ئەویش بە غارکردن شوێنی کەوت حەوت لە کۆیلەکانی تەیغموسشا چاویان لەم کارە بوو شوێن جانشا کەوتن تا گەشتە سەر دەریایەک ئەمجا بە حەو کۆیلە و جانشا پەلاماری ئاسکەکەیاندا تاکو بیگرن بەڵام ئاسکەکە خۆی فرێدایە دەریاکەوە دواتر کۆیلەکان چاوەڕێی گەڕانەوە بوون بەڵام جانشا دورگەیەکی دووری بینی لە دەریاکەدا پێی وتن ئەمێ بچین بۆ ئەو دوورگەیە ئەمجا بەلەمێکان پەیدا کرد و سوار بوون بەرەو ئەو دوورگەیە بە دوورگەکەدا بڵاو بوونەوە کەوتنە تەماشاکردن ئەمجا ئاسکان لەگەڵ خۆیان هێنایەوە ناو بەلەمەکە و بەرەو ئەو کەنارە سەڵیان نەدا کە لێوەی هاتبوونە ئاوەکەوە بەڵام تاریکی شەویان بەسەردا هات و ڕێگەیان ون کرد ڕەشەبایەکی تون بەو شەوە هەڵی کرد بەلەمەی لەگەڵ خۆی برد سەر نشینەکان هێندە ماندوو ببوون لە بەلەمەکەدا خەویان لێکەوت تا ڕۆژ بۆوە سەیریان کرد بەلەمەکە ڕوا بە هەر چوار لادا دەریای و دەریا لەو لایشەوە تەیغمسشا زۆر بۆ کوڕەکەی گەڕانەی دۆزیەوە ئەمجا فەرمانیدا هەر کۆمەڵێک سەرباز و بەرەو لایەک بڕۆن ئەو ناوچانە بپشکنن بەڵکو کوڕەکەی بۆ بدۆزنەوە کۆمەڵێک بەرەو دەریا چوون کە گەشتە کەنار دەریا چەند کۆیلەیەکی جانشان بینی کە پاسەوانی چەند ئەسپێکی زیینکرااو بوون ئەوانیش هەواڵی جانشان لێپرسی کۆیلەکان هەواڵی چوونە بەلەمە و ناو دەریان پێوتن کۆمەڵە سەربازەکە سپەکان و کۆیلەکانیان هێنایە و هاتنەوە کە پاشا ئەم هەواڵی بی زۆر گریا و تاجەکەی لەسەری فرێدا لە پەشیمانیدا پەنجەی خۆی گەست ئەمجا کەوتە نامە نووسین بۆ دورگەکانی سەر دەریای نارد کە کوڕەکەی بەم ناو نیشانانە ون بووە ئەمجا سەد کەشتی ئامادە کرد و پاشماوەی سربازەکانی سوار کرد دەڕۆژ بە نێو دەریادا گەڕان بەدەستی خاڵی گەڕانەوە جانشا و کۆیلەکانی نێو بەلەمەکە باەکی تونبردنی تاک و گەیاندنیا دورگەیەک جانشا و شەش کۆی لە کەما بوونەوە دابەزین و چوونە دوورگەکەوە گەشتە سەرکانی و ئاوێک پیاوێکیان دوور بە دوور بینی کە دانیشت بوو چوون بۆ لای و سلاویان لێکرد ئەویش بە زمانێک وەڵامیدانەوە کە لە جریوەی باڵندە چوو کابرا هەر سەیری ئەم لاو ئەو لای خۆیە کرد لە کاتێکدا کۆیلەکان سەریان سوورما بوو کاتێکیان زانی پیاوەکە بوو بە دوولەتەوە هەر لەتێکی بۆ لایەک چوو شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەوی پێنج سەد و دوو. شەهرەزاد گێڕایەوە ئەمان لەم حاڵەتەدا بوون کە خەڵکێکی زۆریان بینی بەلا پاڵەکەدا هات نەخوار و بۆ سەرکانی و ئاوەکە ئەمجا بە هەمان شێوە هەریەکەیان بوون بە دوو لەتی وەکو یەکەوە ئەمجا هاتنە وێزەی جانشا و کۆیلەکانی تاکو بیان خۆن جانشا چارەی نەما و هەڵات کۆیلەکانیشی بە دوایدا بەدەم ڕاکردنەوە سێ کۆیلی جانشا خورا و سێ کۆیلیان مانەوە هەر خێرا چوونەوە کەنار دەریا و سواری بەلەمەکە بوونەوە و کەوتنە سەوڵێدان بەرەو ناوەڕاستی دەریاکە ئیدی دەریا و بایەکە بەلەمیان دایە تەکان بێ ئەوەی جانشا و کۆیلەکان بزانن بۆ کوێچن لە نێو بەلەمەکەدا ئاسکەکەیان سەربڕی و کەوتنە خواردنی گۆشتەکەی شەو ڕۆژ بەدەم باوە بوون دواتر کەوتنە کەناری دوورگەیەکی دی سەرنجیاندا پڕ لە دار و درەختی بەردار ڕز و باخ و کانی ڕووبار کە هەر لە بەهشت ئەچوو جانشا زۆری ئەو دیمەنانە پێخۆش بوو بە کۆیلەکانی وت ئەمەوێت هەواڵی ئەم دورگەیە بزانم. کۆیلێکیان وتی هەر ئێستا دابەزم و ئەڕۆم پێی داگەڕێم و هەواڵی دورگەکەتان بۆ دێنم. جانشا وتی وا نابێ هەر ئێستا هەرسێکتان بڕۆن منیش لە بەلەمەکەدا چاوەڕێتانەکەم. هەرسێ کۆیلەکە دابەزین چوونە دورگەکەوە ئەوانیش ڕۆژهڵات و ڕۆژاوای دورگیان پشکنی کەسێکیان تێدا نەدی بەرە و ناوڕاستی دورگەکە چوون سریان کرد لە دوورەوە قەڵایەکی سپی دیار بوو لە مەڕمەڕ دروست کرا بوو چواردەوری بە ڕەزوباغ گیرا بوو کانی و ئاو گوڵ و گوڵزار سەدان جۆری بولبول و قمری و چیمەن و لالەزار لە ناو کۆشکەدا ڕەز و باغ بۆنی گوڵ دڵی بژانەوە دەماغ لە ناوەڕاستی حەوشەکەیدا حەوز و ئاوێک بوو لە قەراغیدا بەرهەیوانێک بوو چەندین کورسی لێدانرا بوو لە ناوەڕاستی کورسەکاندا تەختەمێزێک بوو کە لە زێڕی ساغ دروستکرا بوو چەندین نەخش و گۆی مرواری تیا بوو ئەم جانا و کۆشک خوار و ژوور هەموو گەڕان کەسیان نەدی بەپەلە گەڕانەوە چیان دیبوو بۆ جانشان جێڕایەوە جانشا هێندەی دی لای شیرین بووتی با بڕین چونکە بێت بە چای خۆم ببینم لەنگەری بە بەلەمەکە خست و بەستەوە شوێنیان کەوت کە گەیشت نەقەڵاکە بە ناوی داگەڕان چوونە ڕز و باخەکەوە لە میوەکانیان خوارد ئیدی ئێوارەیان بەسەرداهات بۆیە گەڕان و ناو کۆشک جانشا لەسەر تەختە زێڕینەکە دانیشت کۆیلەکان لەسەر کورسیەکان ئەمجا جانشا بیری کورسی پاشایەتی باوکی کەوتەوە بیری دایک و باوک و وڵاتی کرد بۆیە دەستی کردە گریان کۆیلەکانیش لەگەڵیدا دایەنە پڕمەی گریان ئێوارە گویان لە قریشکە و زریکە بوو لە دەریاوە کە سەیریان کرد کۆمەڵێکی زۆر مەمون هاتن هزار و سەد تمەس ئەم قەڵاو کۆشکە هی ئەو مەمونانەیە مەمونونەکان کە بەلەمەکان لە کنار دەریا بینی بوو بەلەمەکەیان تێک شکاند بوو بەرەو قەڵاو تەلارەکە بوونەوە کە هات ناو قەڵابینیان جانشا لەسەر کورسی شا دانیشتووە ئەمجا هەندێک لە کەڵەکانیان هاتنە پێش لە تەختە زێڕینەکەی کە جانشای لەسەر دانیشت بوو کڕنوشیان بۆ برد یەک سعات دەستیان بە سنگەوە بۆ گرت ئەمجا هەندێکیان هاتنە پێش چەند ئاسکێکیان هێنا و بردیان لە حوشەکەدا سەریان بڕی و گۆشتەکانیان جنی و دواتر کەوتنە برژاندنیان و لەسەر چەند سینیەکی زێڕین ئامادەیان کرد و لە بەرپێی جانشادا سفریان ڕازاندە و بە ئیشارەت فەرمیان دەکرد ئەمجا لەگەڵیاندا کۆی لەو چەندین مەمون کەوتنەنانی ئێوارە خواردن ئەمجا سفرە و خوان هەڵگیرە دواتر چەندین جۆری میوە ئامادەکرا کە میوە خورا سینی لابرا جانشا بە ئیشارەت لە گەورەی مەمونونەکانی پرسی ئەم قەڵا و تەلار و ڕز و باخە ڕازاوەی هیچەیە گەورە مەمون بە ئیشارە تێیگەاندن کامانە حەزرەتی سلەیمان کوڕی داوت خاوەنی بووە سلاوی خۆیان لێبێت و ساڵی جارێک سەری لێرە داوە شەهرەزاد شەهرەزاد گێڕایەوە ئەمجا مەیمونەکان بە ئیشارەت جانشان تێگەیان کە لێرە بەدوا تۆ پاشای ئێمەیت ئاسوودە بە هەرچی دویست لە پەزێرایی داین هەرچیەک بفەرموویت جێبەجێەکەین ئیدی مەمونونەکە ئەن شوێنەکەیان چۆڵ کرد جانشا لەسەر تەختەکەی لێ نووست و کۆیلەکانیش هەریەکە و لای خۆیۆنووست تاک و ڕۆژ بۆوە ئەمجا چەندین جەنگاوەری مەمون پەیدا بوون کە هەریەکەیان سواری پشتی سەگێک بوو سەگەکە ڕەشمێکی زێڕی لە ملدا بوو ئەو سەری بەدەست سوارە مەمونونەکەی سەرپشتیەوە بوو چەندین گەورە وەزیری مەمونیش لە دەوروبەری جانشاوەستا بوون و دیار بوو چاوەڕێی فەرمان بوون دواتر جانشا کە سەیری ئەو سوپای مەمونەی کرد کە سەک سوارن زۆری بەلاوە سیر بوو ئەمجا گەورە وەزیری مەیمونی شارەتی بۆ جانشا کرد فەرمو سوار بە و لەگەڵمان تەشریف بێنە ئەویش خۆی و سێکۆیلەکەی سواری ئەسپی ئامادەکراو بوون شوێنیان کەوتن تا چاو بڕکە سوارەی مەمون بوون ڕیزیان بەست بوو ئەسپەکانیان سەگ بوو ڕۆشتن تاک و گەشتە سەردەریا لێرەدا جانشا بەلەمەکەی خۆیانی بیرکەوتەوە بۆیە بە ئیشارەت پرسی چی لێ هاتووە گەورە وەزیری مەیمون بە ئیشارەت تێیگەیان کە ئەو بەلەمەیان شکاندووە ئەمجا پارچەکانی پیشاندان تێگەیاندن کە ئەم کاریان بۆیە کردووە ئێمە ئێوە ئەکەینە پاشای خۆمان بەڵام وتومانە نەبادا لێمان توڕە بن و هەڵێن و دورگەکە بەجێبهێڵن بۆیە بەلەمەکەمان شکاندووە ئەمجا جانشا ڕووی کردە سێ کۆیلەکەی وتی کەوابووە بێت ئارام بین لەگەڵ ئەم مەمونانەدا تابزانین خواچیمان بەسەر دێنێ ئەمجا لەوێشەوە ڕۆشتن تاکو و گەشتە کەناری ڕووبارێک کە چیایەکی بڵند لە تەنیشتەوە بوو جانشا کۆمەڵە غۆرە لایەکی زۆری بینی لە گەورەوە زیری مەمونی بە ئیشارەت پرسی ئەوانە چیەکەن بەو لاپاڵی شاخەوە مەمونیش لە وەڵام داوتی ئەو غۆرێ لایەنە دژمنی ئێمن هاتونەتە سەرمان تاک و پەلامارمان بدەن و بمان کوژن جانشا سەری لیان سوورما چونکە ئەوان سواری ئەسب بوون هەروەکو مرۆڤ کە غۆرێلاکان سوپای مەمونیان بینی هاتنە جەنگیان و تاوێر و بەردێکی زۆریان بۆ خلۆرکردنەوە و مەمونێکی زۆر کوژران ئەو غۆرێللایەنە هەندێکیان سەری لە سەری گاچ و هەندێکیشان لە سەری وشترە چوو جەنگێکی گەورە ڕوویدا و مەمونونەکان تێکشکان ئێدی جانشا ئارامی لەبەر هەڵگیرا و فەرمانیدا بە سێ کۆیلەکە کە تیربارانیان کەن تاکو و بەریان لێ بگرن و بیان جێڕنە دواوە ئەمجا غۆرەلاکان زۆریان لێکوژرا شکستیان خوارد و بەرەو دوا گەڕانە و هەڵاتن کە مەمونونەکان ئەو سەرکەوتنەی جانشایان بینی و هەڵاتنی غۆرەلاکان لە ئای ڕووبارەکە پەڕینەوە ئەو بەر و شوێن غۆرەلاکان کەوتن و دوریان خستنەوە ئەمجا هەر پێشڕەویان کرد تا گەشتنە شاخێکی بڵند پارچە بەردێکی مەڕمەڕی درێژی بینی لەسەری نووسرا بوو ئاگادار بە ئەی ئەو کەسەی بەم ڕێگایەدا ئەڕۆیت ئەبیتە پاشای مەمونان هەرچی ئەبینیت ئەبێتە هی خۆت بەڵام گەر بە ڕێگەی ڕۆژەڵات دابڕۆی ڕێگەکەی دوورە و سێ مانگت پێچێت کە ئەم ڕێگایە بەناو غۆرێلاکان و دڕندەکان و دێ و درنجدا ڕوات دواتر ئەگاتە سەر دەریایەک کە بە چوار لای زەویەکدا درێژ بۆتەوە گەر بەڕێی ڕۆژ ئاوا بڕۆیت چوار مانگەڕێیە ئەو سەریشی بە دۆڵی مێرولە کۆتایی دێ گەر چوویتە ناو ئەو دۆڵەوە ئاگاداری خۆت بە لەو دۆڵی مێرولە دوای ئەویش ئەگەیتە بەردەم شاخێکی بڵند کە وەکو ئاگرە سووتێ و گەرمە ئەویش دەڕۆژە ڕێە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد جێڕایەوە جانشا کە ئەو ئاگاداری خوێندە و باسی ئەو ڕووبارەی زانی کە زۆر خێرای و ئەبریسکێتەوە و تەنیا شەوان وشکە بێ لەو بەریشیەوە شارێکی جوولەکە نشینی لێە کە بێ ئاگان لە ئاینی محەممەد درودی خوای لەبێ تا منیش لە نێو مەمونان دابم ئەوانیش بەسەر وڵاتی غۆرللاکاندا زاڵن ئەوەشی زانی بوو کە ئەو ئاگاداریە کاتی خۆی حەزرەتی سلەیمان سلاوی خۆی لێبێ نووسیوێتی کە جانشا خوێندیەوە دەستی کردەگریان ئەمجا لای کردەوە لای سێ کۆیلەکەیدا و نووسینی سەر مەڕمەڕەکەی پێوتن ئەمجا کە زانیان سەرکەوتن هەر بۆ خۆیانە بە دڵخۆشیەوە گەڕانەوە بۆ قەڵاکەی خۆیان ساڵ و نیوێک جانشا حکومڕانی مەمونونەکانی کرد جانشا فەرمانی دا کە مەمونونەکان خۆیان ساز دەن بۆ چوونە ڕاوشکار کەوتنە ئەو دەشت و چۆڵەوە ئیدی ئەم دۆڵ و ئەو شاخیان کرد تا گەشتنە دۆڵی مێرولە ئەمجا کە سێری کرد هەمان شوێنی ئاگادارکردنەوەی سربەردە مەڕمەڕەکەیە فەرمانی دا بار و بنەبخەن بۆ حەوانەوە بۆ ماوەی دەڕۆژ لەو شوێنە دامانەوە جانشا هەرسێ کۆیلەکەی خۆی بەجیا کۆ کردەوە پێی وتن ئەمەوێت خۆمان بدەین بەم دۆڵی مێرولەوە هەڵبێن و لەم مەملەکەتی مەمونانە ڕزگارمان بێت و خۆمان بکەین بە شاری جوولەکەکاندا لەوێشەوە بڕۆین بەڕێ خۆمانەوە تا بزانین خواچیمان بەسەر دێنێ ئەوان جووتیان بەسەر چاوان و پەسەندمانە ئەم جا بێدەنگ بوون تاشە و درەنگ بوو شمشێریان لە خۆیاندا و خەنجەریان لە کەمەر خواردنیان برد و سوار بوون و کەوتنە ڕێ بەبێ ئەوەی بهێڵن مەیمونونەکان پێیان بزانن ئەو شەوە تاکو و بەرەبەیان بەڕێوە بوون بۆ بەیانی کە مەیمونونەکان ڕوانیان جانشا و سێکۆی لەکەون بوون زانیان هەڵاتون هەندێکیان سوار بوون بەرەو ڕێ ڕۆژهڵات بەشەکەی تریان سوار بوون بەرەو دۆڵی مێرولە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد جێڕایەوە لە کاتێکدا مەیمونەکان بەرەو دۆڵی مێرولە ئەڕۆشتن جانشا و سێ کۆیلەکەیان بینی کەوت نەغار تابیان گرن بەڵام جانشا و کۆیلەکان خێراتر بوون و خۆیان کرد بە دۆڵەکەدا ئەیانویست جانشا بکوژن هێندەیان زانی لە زەویە و هەزاران مێرولە ئەهاتنە دەرەوە و کە هەریەکەیان بە هێندەی سەگێکە بوون کە مەمونونەکانیان بینی پەلاماریاندان و ئەیان خواردن بەدە مەمون پەلاماری مێرولەیەکیانەدا ئەیان کرد بە دوو کەرتەوە جەنگ تا دەمە و ئێوارە درێژەی کێشا جانشا و سێکۆیلەکە غاریاندا بەرە و قوڵای دۆڵەکە کە ڕۆژ بۆ مەمونونەکان جارێکی دی پەلاماری جانشایاندایەوە کاتێکیان زانی مەمونێک پەیدا بوو کە وەکوفیل شفرەی درێژی هەبوو جانشا هاواری کردە کۆیلەکان شمشێرەکانیان لێ ڕادەن بیان کوژن کەوتنە شەڕەوە ئەمجا مەمونە شفرە دارەکە پەلاماری کۆیلێکی داو کردی بە دوو کەرتەوە ئەمجا مەمونێکی زۆر لە جانشا کۆبوونەوە ئەویش ئیشارەتی بۆ دوو کۆیلەکە کرد و هەڵاتن تاکو گەشتنە سەر ڕووبارێک کە مێرولەیەکی گەورەی لێبوو لە ئاوەکەەوە پەلاماری لقی درەختی شۆڕۆ بوویدا و بەسەریدا ڕۆشتە ئەو بەری ئاوەکە بەڵام ئاوەکە هێندە تیژڕەو بوو کۆیلەیەکی برد و خنکە جانشا لەو بەرەوە جلەکانی وشی و هەڵی خست و دەمە و ئێوارە مەمونونەکان گەڕانە وڵاتی خۆیان لەم لایشەوە جانشا هەر خۆی مابووە تا دەمە و ئێوارە گریا شەو خۆی کرد باشکەوتێکدا زۆریشە ترسا هێندە ماندووبوو تا بەرەبەیان خەبەری نەبووە ئێدی چەند شەو و چەند ڕۆژ بەڕێگاوە بوو لە برسانە جای خوارد تا گەشتە شاخە داگیرساوەکەی وەک ئاگروا بوو لەوێشەوە درێژەی بە ڕۆشتنەکەیدا تا گەشتە ئەو ڕووبارەی شەوان وشکە بوو سەیری کرد ڕووبارێکی گەورەیە لەو بەریەوە شارێکی گەورە و مەزن دیارە کە شاری جولەکەکانە چەند شەومایەوە تا ڕۆژی شەمە هاتەوە کە ڕووبارەکە وشک بوو پەڕیەوە خۆی کرد بە شارە جولەکەکەدا تا توانی بەو شارەدا گەڕا کەچی کەسێکی نەبینی ئەمجا دەرگای ماڵێکی کردەوە سەیری کرد ئەندامانی خێزان بێدەنگ دانیشتون هەرگیز قسە ناکەن ئەمی ژووتی من نامۆم بەم شارە و برسیمە ئەوانیش بە ئیشارەت تیان گەیان بارەزوی خۆی تێرخوا بەڵام بێدەنگ بێت ئەویش تێری خوارد و ئەو شەوە لەو ماڵە نووست شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو